شەهرەزاد وتی دوای ساڵێک شارژن کوڕێکی بوو کە پاشا ئەم هەواڵی بیست زۆر دڵی خۆش بوو مژدانەیەکی باشی دایە هەواڵهێنەرەکە ئەمجا نێوچاوانی مناڵەی ماچ کرد ئەمجا مامانەکان کوڕیان برد و ناوکیان بڕی کلیان لە چاوان کرد ئەمجا ناویان نا تاجی شاهان ساڵان هات و ساڵان ڕۆیشت مناڵ تەمەنی بوو بە حەو ساڵ ئەمجا سلەیمان شازانایەن و مامۆستایانی بۆ گرت تا چەندین ساڵ وانیان پێوتەوە خۆشنووسی و ئەدەب و زانستیان فێرکرد تاکو کردیانە ڕۆشنبیرێکی بەتوانا ئەم جا مامۆستای سوارچاکی و ڕمبازی بۆ گرت لە گۆڕەپاندا فێری سوارچاکی و شەڕە شیر و ڕمبازی کرد کە تەمەنی گەشتە چواردە ساڵان ئەم جا گەورە بوو کە گەیشتە هەشدە ساڵان خاڵی سەر ڕوومەتی ئەدوت خاڵی ئەنبەرە لەسەر لێوی سووری ئەمجا تاجی شای خاران دۆست و برادەرانی هەبوو کە خوازیاری وەفاتی باوکی بوون تا ئەم کوڕەی ببێتە جێنشینی باوکی تاکو ئەوانیش ببنە میری دەرباری جێنشین تاجی شای خاران خویدایە ڕاوشکار سلێمان شای باوکی زۆر بە خەم بوو لەو ئارەزوەی، ترسی ئەوەی بوو نەبادا دڕندەی کێوان کوڕەکەی لەناو بەرن. بەڵام کوڕەکە ئامۆژگاریەکەی وەرنەگرت. وا ڕێکەوت بە خزمەتکارانی وت، ئالیکی دەڕۆژ بۆ ئەسپەکەی ئامادە بکەن. شەوی سەد و یانزە. شەهرەزاد وتی خۆی و هاوڕێیانی چوونە دەشت بۆ ڕاوشکار و گەشت چوار ڕۆژ بەڕێوە بوون تا گەشتنە پێ دەشت و چەند تەپۆڵکەی بەرز، زەوی ئاڵ و واڵا و سەوز، ڕەز و باخ و گوڵ و گەڵا، جۆگە و کانی ئاوی تێ هەڵەقوڵا. ئەمجا تاجی شاهان فەرمانی دا تەپکە و تەڵە بنێنەوە، داو و تەڵە دابنێن، خۆشتان بچنە حەشارگە. دواتر پەلامار درا، بە تیر و کەوان کوژرا. ئەوەی بە تەڵە و تەپکە و داوە بوو گیرا. ئەو باڵندە و دڕندانەی کەوتنە تەپکەوە جیران تاجی شاهان بەسەر ڕاوچیانیدا دابش کرد هەندێ لە دڕندەکانی بۆ سلێمان شای باوکی بە دیاری نردەوە ئەو شەوێ لەوێمانەوە کە ڕۆژ بۆوە ڕوانیان کاروانێک بەرەو ڕویان هاتن کە کۆی لەو خزمەتکار و مناڵان و کەنیزەکیان پێبوو کە تاجی شاهان چەند کەسێکی نارد پرسیاریان لێ بکەن کە نوێنەر چوو پرسی چییەکەن لێرە لە کوێ و هاتون وتیان ئێمە بازرگانین و ڕێمان دوورە لەم ڕەز و باخ و ئاوە لامان داوە چونکە ئێرە وڵاتی سلەیمان شایە ئارام و ئاسایشە شتومەکی بە نرخمان پێ و بۆ تاجی شاهانمان هێناوە کە تەتەر گەڕایە و لای شا قسەکانی بۆ گێڕاوە شاوتی کەوابوو با بێن شتەکانیان ببینم ئەمجا سوار بوو خزمەتکار و دەست و پێوەن شوێنی کەوتن کە گەیشتن بازرگانان لەبەری هەستان ئەمجا بۆی پاڕانەوە خوا دەست بگرێ بە باڵیانەوە دەوارێکیان بۆ هەڵدان بە نەخش و نیگار ڕازابەوە زەخرەفەی زێڕینی تیا نەخشابوو، مەرواری تێکرابوو، کە تاجی شاهان تیا دانیشت، خزمەتکاران و کۆیلەکان لە بەر دەرگای دەوار ڕێز بوون، ئەمجا تاجی شاهان فەرمانی دا بازرگانان کاڵاکانیان بێنن، ئەمجا دوای تەماشا کردن هەرچیەکی بە دڵ بوو جیای کردەوە و نرخەکەی پێدان، فەرمانی دا بار و بنیان پێچایەوە، سوار بوون، دەست و پێوەندان بە دوایەوە. لە کاتی ڕۆشتندا ئاوڕێکی لە کاروانەکە دایەوە، لاوێکی بینی شۆخ و شەنگ، بەرگی پاک و ڕەنگاو ڕەنگ، ڕووی ناسکی بە ئاوەنگ جوان هەر وەکو مانگ، بەڵام پێوەی دیار بوو کە هێندە بە خەمەوە گریا بوو، زەرد هەڵگەڕابوو. بە خەفەتەوە. ئەم شیعرەی ئەوتەوە، ئەم دابڕانە جەرگی بڕیوم، فرمێسکی زۆری کە پێ ڕژیوم، هەر لەو ڕۆژەوە دڵم لایەتی، بێ دڵم بۆیە خۆشی نەدیوم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بۆیە بێدەنگ بوو. شەوی سەد و دوانزە. کە لاوە بە ئاگاتەوە ڕوانی شازادە بە سەر سەریەوەیە بۆیە خێرا هەستایە و کڕنوشی بۆ برد تاجی شاهان پرسی بۆچی کاڵاکەی خۆتت پیشان نەدام ئەویژوتی گەورم کاڵاکەی من شتی وای تیا نییە بۆ پاشایان بشێ پاشا ژووتی نەخێرە بێ کاڵاکانت ببینم بەسەرهاتی خۆشتم بۆ بگەڕیتەوە گەر زوڵمت لێکراوە تۆڵت بسەنم گەر قەرزاریت بۆت بدەمەوە چونکە دڵم پێتەسووتێ ئەمجا تاجی شاهان فەرمانی دا دوو کورسیان لە داری ئەبۆنوی بۆ دانا فەرشێکی نایابیان بۆ ڕاخست کە بە ئاوریشم چنرا بوو تاڵی زێڕی تیاڵ کێشرا بوو ئەم جا دانیشت و فەرمانی بەلاوەکەدا کاڵاکەیان هێنا و خستیانە بەردەمی لاوەکە وتی گەورم ئەم کاڵایەنەم بە تایبەت بۆ تۆ نەهێناوە تاجی شاهان وتی ئەوە وایە هەندێ هەرزەکاری بانکرد و فەرمانی پێدان کاڵاکان بهێنن کە لاوەکە کاڵاکەی خۆی بینی دەستی کردەوە بەگریان هەمجایەکەیە کە پارچەکانی پیشاندا لە نێوانیاندا پارچە قوماشێکی ئەتڵەس بوو کە بە زێر چنرا بوو بایی دو دینار بوو پارچەی قوماشی لێکەوتە خوارەوە لاوەکە زوو هەڵیگرتەوە و خستێژێڕانی تاجی شەهان کە مەیبینی سەری سوڕما بۆیە لە لاوەکەی پرسی، ئەو پارچەی ژێر ڕانت چییە؟ لاوەکە وتی، گەورەم هەر لە یەکەم جارەوە کە وەکوو بازرگانەکانی تر کاڵاکەم نەخستە بەردەمت لەبەر ئەم پارچەیە بوو. تاجی شاهان وتی، ئەبێت هەر بیبینم. ئەمجا تووڕە بوو. لاوەش کە چاری نەما هەناسەیەکی هەڵکێشا و وتی، گەورەم! بەسەراتەکەی سەیرە! ئەمجا پارچەکەی یەکاڵا کردە و لە بەردەمی دا ڕایخست تاجی شاهان ئاسکێکی بینی تیا نەخش کرابوو زێڕوزیویشی تێکەڵ کرابوو لە بەرامبەریدا ڕایخست لە بەرامبەریدا ئاسکێکی تر وێنە کێشرا بوو ئەمیان بەتان و کۆی زیو چێنرا بوو بەڵام بازنێکی ئاڵتونی لە ملدا بوو کە تێکەڵ بەز و بەرجەت کرابوو کە تاجی شاهانە و وێنە جوانە نایەبەی بینی سەری سوورما ئەم جاوتی بەسەر هاتەکەت بگێڕەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگە بۆیە بێدەنگ بوو. چیرۆکی عەزیز و عەزیزە شەهرەزاد گێڕایەوە کە کوڕە لاوەکە وتی گەورەم کوڕە تاقانەی باوکی گەورە بازرگان بووم کچە مامێکیشم لە ماڵەوە لەگەڵمان پەروەردەکرا مامەم واتە باوکی کچە یامەزام لەگەڵ باوکم ڕێکەوتبوون کە ئێمە گەورە بووین لە یەکتریمان مارە ببڕن و ببینە ژن و مێرد. کە مامم مرد، باوکم ئەو کچەی هێنایە لای خۆی، بۆیە باوکی بە دایکمی وت، ئەمساڵ عەزیزەی برازام لە عەزیزی کوڕم مارە ئەبڕم. ئەمجا بە هەردووکیان کەوتنە ئامادەکردنی پێداویستییەکانی تەدارەک و ئاهەنگی زەماوەند. پاشنیوەڕۆی هەینیان دانا، کە مەلا و شایەت بێن و ڕێوڕەسمی مارەبڕین بەجێ بگەیەنن. باوکم ڕووی لە دراوسێ و هاوڕێ بازرگانەکان کرد و بانگهێشتی کردن بە خۆیان و خێزانیانەوە هەڵ شۆردرا ماڵ ڕازێنرایەوە دیوارەکان نەخشێنران فەرش و قاڵی داخران ئەبوو دوای نوێژی هێنی میوانان بێن شربەت و شیرینی ئامادەکرا ئیدی هەر ئەوە مابوو کە ڕێوڕسمی مارە بڕین جێبەجێ بکرێت دایکم منی ناردە گەرماو و جوانترین جلوبەرگی نوێی بۆ ئامادە کردم. لە گەڕانەوەدا هێندە بۆنی خۆشم لێدرابوو، ڕێبوارانی سەرسام کرد. ویستم خۆم بکەم بە مزگەوتدا، بەڵام هاوڕێکەم بیرکەوتەوە، حەزمەکرد لە مارە بڕینەکەمدا ئامادە بێ. لە دڵی خۆمدا وتم، دەیخۆم بەو هاوڕێوە سەرقاڵەکەم تا کاتی بانگ دێ. خۆم بە کۆڵانێکدا کرد. کە پێشتر نەمدی بوو ئارەقێکی زۆرم کردبەوە چونکە خۆم شت بوو بەرگەکانیشم نوێ بوو لەو سەری دانیشتم و ویستم بحێمەوە لەبەرەوەی کە دەسەسڕەکەم لە ژێر خۆمدا ڕاخست و لەسەری دانیشتم و ویستم هیچم پێ نەبوو کە عراقەی نێو چاوانم بسرم هێندەم زانی دەسە سڕێکی سپی کەوتە کۆشمەوە منیش سرم بەرز کردەوە تا بزانم ئەم دەسە سڕە لە کوێوە خراوەتە خوارەوە سەرنجم بە چاوانی خاوەنی ئەم ئاسکەوە گیرسایەوە کە لە پەنجەرەکەیانەوە سەری دەرهێنا بوو هێشتا شتی وا جوانم نەدی بوو ئەویش سیرێکی کردم و پەنجەی خستە دەمی ئەمجا دوو پەنجەی پێکەوە نووساندن و خستە سەرسنگی ئەمجا سەری کردەوە بە ژووردا و تاکی پەنجەرەکەی داخست بە دوایدا سەراسیمەی کردم نە لە قسە و نە لە ئیشارەتەکەی گەشتم جارێکی دی سەیری تاکی پەنجەرەکەم کردەوە بەڵام داخرابوو تاکو ڕۆژ ئاوە لە جێی خۆمدا چاوەڕوان بووم بەڵام نە کەسێکم بینی نە هیچم بیست هەستام و دەستڕۆکەکەیم کردەوە بۆنێکی هێندە خۆشی لێ ئەهات کە بەڕێدا ڕۆشتم وەکو لە بەهشدا بموا بوو ئەم جا قەدەکەی تریم بەدەم ڕێوە کردەوە سێرم کرد کاغەزێکی تیا کەوتە خوار کە کردمەوە جۆرە بۆنێکی لێهات کە ئەم شعرەی بۆ وترا دوو دێڕی نووسی زۆر بە شەرمەوە بە بۆنی گۆنا و لێ و کوڵمەوە چاوان ئەبلەقی قەد و باڵای بوون یەکسەر گیانیشم کەوتە دڵمەوە شەهرەزاد جێڕایەوە لاوەکەوتی کە و شعرم بە دەستە سڕەکەەوە بینی هێندەی دی تا سێم کرد کاغەز و دەستە سڕەکەم هێنایەوە ماڵ بێ ئەوەی بزانم کە ئەو دەستە سڕە کە زیانم پێبەخشێ شەو درەنگانێ گەشتمە ماڵ کە ئەڕوانم ئامۆزاکەم دانیشتووە و ئەگری، کە منی بینی چاوانی سڕی و هات بە پیرمەوە و لێی پرسیم کە بۆچی وا دواکەوتووم؟ ئاخر هەمووان هاتبوون، هەر لە وەزیران و میران و سەرکردەکانی سوپاوە تاکوو پیاوماقووڵان و خزمان و ناسیاوان، قازی و شایەت نانیان خوارد و زۆر چاوەڕێی تۆیان کرد تاکوو ڕێوڕەسمی مارەبڕین جێبەجێ بکەن. دواتر بڵاویان لێکرد ئەمجا پێی وتم باوکت هێندە تووڕە بوو کە سوێندی خوارد تاکو ساڵێکی تر ئەم مارە بڕینە دووبارە نەکاتەوە لە داخی ئەو هەموو خەرجیەکە کردوێتی ئەم جاپرسی باشە تۆ چیت بەسەر هاات کە ئەوە دواکەوتی ئەمەت بەسەرهێناین منیش وتم ئامۆزا هەر مەپرسە چیم بەسەر هات ئەمجا دەسەسڕەکەم پیشاندا و لە نوکەوە بۆم جێڕایەوە ئەویش دەسە سڕ و نامەکەی لێوەرگرتم و خوێندیەوە فرمێسک بە چاوانی دەهاتە خوارەوە من لە تاو خاوەن نامەکە هەرگوێشم نەدا بەگریانی ئامۆزاکەم ئێدی دەستم دا خواردنەوە و ڕابواردن ئێوارەیەکیان کە گەڕامەوە سەرنجم دا کچە ئامۆزام دەستێکی بە دیواری ژوورەکەوەیە و دەسەکەی تری لەسەر سنگی داناوە ئاوا خۆی ئەلاوێنێتەوە کیژەی دەشتەکی دڵ لە هەوارە حیجازیش بۆ ئەو خەمە و پەژارە تاسەی دووریەکەی ماڵە باوانی سوری کرد چاوی ئەو چاو خومارە. من خۆشم ئەوێ و ئەو وا ئەزانێ عاشقی نیم و چارم ناچارە. کە منی بینی چاوانی بە سەر دەستەکەی سڕی و بە پێکەنینەوە بەرەو ڕووم هات و بەخێرهاتنی کردم. منیش شەقێکم تێاڵدا. کچە لە بەرهەیوانەکەدا بەدەمدا کەوت، نێو چاوانی دای بە لێواری بەرهەیوانەکەدا و قڵیشا و دەم و چاوی خوێنایی بوو. ئامۆزا بێدەنگ بوو. ئەمجا دەم و چاویشت و بەرهەیوانەکەی لە خوێنەکە پاکردەوە. دواتر ناوچاوانی بە پارچە قوماشێک بەست، ئەمجا بە زەردەخەنەیەکەوە بەرەو ڕووم هات وتی، بەو خوای ئامۆزا مەبەستم لەو شێرە گاڵتە پێکردنت نەبوو، خۆم سەرم ئازاری ئەدام، خۆم هەر ئەمویست خوێن لەسەرم بگرم ئێستاش کە ئەو خوێنم لێ دەرچوو سەر ئێشەکەم نەماوە حەوامەوە ئەم جاکەوتە دڵدانەوەم دواتر سفرەی ڕازاندەوە خواردنی بۆ دانام بەڵام شەقێکم لە خواردنەکەش هەڵدا و ڕشتمە سەر سفرەکە ئەم جاوتم عاشقان شێتن کوا نەفسیان ئەچێتە سەر خواردن ئەویش وتی بەو خوای ئامۆزا گیان ئەمانە نیشانەی خۆشویستنە ئەمجا قاپەکانی کۆکردەوە سفرەکەی پاکردەوە و هەڵیگرتن دواتر دیسان کەوتە دڵدانەوەم و پێکەنین بەڕوومدا کە ڕۆژ بۆ چوومەوە بۆ خواردنەوە و ڕابواردنەکەی جارانم ئێوارەکە گەڕامەوە ماڵ ئەڕوانم ئامۆزا ڕووی کردوەتە دیوارەکە و دەستی بە چاوانەوە ئەگری بەڵام دیار بوو هێندە منی خۆشەویست نەیەهێشت من پێی بزانم و ئەیزانی کە لە چ تاسێکی خۆشەویستیدام سەری بەست بوو چونکە من بوومە خۆی شکاندنی ناوچەوانی و چاوێکی بەست بوو کە لە ئەنجامی گریاندا سوور هەڵگەڕابوو شەهرەزاد هەستی کرد شەهرەزاد جێڕایەوە لاوەکە وتی کامەزا بە دەم گریانەوە منی بینی بەرە ڕوم هات و لەبەر هەنسکدان هیچی بۆ نەوترا هەروها نەیەوێرا دەردی دڵیشم بۆ بکە ئەم جاکەوتە دڵدانەوەم و نەرمونیانی بووم هەرچەند کاتی نان خواردنیش بوو بەڵام نەیوێرا سفرە ڕابخە بۆیە کەوتە گۆڕینی جل و بەرگی بەرم و ئەم شعرەی لەبەر خۆی وت چرخی زەمانە سوڕێتەوە دڵی بەخەمم هەر ناکرێتەوە خوایە بەزەیت پێما بێتەوە خەم و پەژارم بڕەوێتەوە ڕۆژی سێم چوومەلای کچە دەڵاڵێک تاکو مارە کردنیم بۆ ڕێک بخە کە ویستم ئەوێ جێ بێڵم قۆڵی گرتموتی بوەستە ئەم پارچە دەسڕی بۆ لە یەک کردمەوە سێرم کرد وێنەی ئاسکی تایە زۆرم ئەو وێنەیە بەلاوە جوان بوو کە پێشکەشی کردم وتی ئەم چنینە کاری دەستی خوشکەکەمە پرسیم خوشکەکەت ناوی چییە؟ وتی ناوی نورل هەدایە شەهرەزا جێڕایەوە لا وتی کە منی بینی فرمێسکەکانی سڕی و بەرەو ڕووم هات بۆم پێکەنی وتی ئامۆزاجان تۆ بەدلی خۆشەوە خوا بە منی بەخشیت من بە پەژارەی تۆ ژیم لەگەڵەوەشدا خویە لێی مەگرە منیش هەر بیرم بەلای ئەو پارچەوە بوو کە وێنەی ئاسکەکەی تیا بوو هەر خێرا هەڵمدا بەردەمی ئامۆزا ئەویش کردیەوە دوای سیرکردنی وتی ئەمە پێشکەشی من بکە من ڕازی بووم ئەمجا هەستا و جلو بەرگی بەرمی گۆڕی وتی خوا لە خراپەی دژمنانت بپارێزێ دواتر کەوتە لاواندنەوە لاواز و دڵم بە ئازار بووە بە ڕوومدا فرمێسک سەرە و خوار بووە هەرچەندە یارم دوورە دەستیش بێ بە کردەی جوانی دڵ بەختیار بووە دەستم کردەوە بە جنەودان ئەویش دەستی کردەوە بە گریان چاوانی سڕی و لێم نزیک بۆ و دەستی ماچ کردم منیش لی دوور کەوتمەوە ئەمجا پێیوتم ئامۆزا خوا عفت بکە ئەمجا دەستی بە گریان کردەوە و منیش دڵم بۆی سووتا ڕۆژێکی دی کە گەڕامەوە سێرم کرد کچە ئامۆزا ڕاکش هاودایکم بە ژوور سەریەوە گری ئەم جا دایکم پێیوتم بەڵا لێت بدا بۆچ کوڕە مامێکیت چۆن کچە ئامۆزاد نەخۆشە و لێ ناپرسیتەوە کە ئەمەی بیست کچە ڕاست بۆ و بەڕوویەکی خۆشەوە بە خێراتنەوەی کردم منیش جێم هێشت بێ ئەوەی گوێی پێ بدەم چەند ڕۆژێک نەهاتمەوە دواتر بیرم کردن و گەڕامەوە ماڵ گوێم لە شین و شەپۆڕ و گریان بوو کە دایکە منی بینی وتی بەڵا لێت بدا چونکە خوێنی ئەو کچە لە ملی تۆیە ئیتر باوکیشم هات شتیان و تەرمەکەیان برد ناشتمان ئەمجا خەتمەمان بۆ کرد دوو ڕۆژ هاتوچۆی گۆڕستانمان کرد تازیەکەی تەوا بوو بەڵام من زۆر بۆی بەخەم بووم ئەمجا دایکم هات و پێی وتم وەرە پێم بڵێ ئەو کچە بەچی مرد خۆ من هەرچەند ئەم دوان هیچی نەدرکان چۆن بوویت لەگەڵیدا ئاوا مرد وتم هیچم لێ نەکرد بوو ئەوی ژووتی خوا تۆڵەی ئەو کچەت لێکاتەوە چونکە هەتا مرد لە تۆ ڕازی نەبوو کچە مامت کە لە گیانەڵڵا دا بوو بە ژوور سەریەوە بووم چاوی هەڵبڕی وتی، ئامۆژن ئەم دوڕستەیە بە کوڕەکەت بڵێ وەفا شیرینە غەدر قێزەونە. بەزەییم پیادا دێتەوە ئەمجا دیاریەکی بۆ داناویت سوێندی داوم کاتێک بتدەمێ کە بۆی بگری هەر کاتێ بۆی گریایت ئەتدەمێ منیش وتم دیاریەکەم پیشان بدە ڕازی نەبوو ئیدی لەبەر هەرزەی خۆم هێندە گوێم نەدا بە مردنی کچە مامەکەم ڕۆژێکیان بەڕێکەوت ئەو کچەم بینی کە بۆ هۆی مارە نەکردنی ئامۆزاکەم هەواڵی ئامۆزاکەمی پرسی وتم مرد دوو ڕۆژانە و خەتمەشمان بۆ کرد ئەمە شەوی پێنجەمە کە مردووە کە ئەمەی بیست بانگی هەڵدا و گریا وتی ئەی نەموت تێی کوژی گەر پێش مردنی بە منت بوتایە خەڵات مەکرد بۆ ئەو کردەوەی بەرامبەر من نواندی خەمی ئەوەمە دوای مردنی ڕسوا ببی منی ژوتم پێشەوەی بمرێ گردنی ئازا کردوم ئیتر چی بەدایکم وتبوو پێش مردنی بۆ کچەکەم گێڕایەوە کچە پێی وتم ئەم جارە کە دایکت بینیەوە لی بپرسە ئەو شتەی لایەتی چییە؟ منیش وتم ئاسانە چۆنکە دایکمی ڕاستپارد بوو کە ئەم دوو ڕستیان پێ بڵێ توخوا بە کوڕەکەت بڵێ ئەگەر جارێکی دی چووەوە شوێنەکەی جارانی با ئەم دوو ڕستێ بکاتە هەڵەفەیەک و بیکاتە گوێی وەفا شیرینە غەدر قێزەونە. وتی خوا لە گوناهی خۆش بێ کە تۆی لە چنگی من ڕزگار کردووە خۆم بۆ زیان پێگەیاندنت مەڵاسدا بوو منیش کە سرم لەم قسەی سوڕما بوو پرسییم کە ئێستا یەکمان خۆشەوێ ئەی ئەو سانیازی چیت هەبوو ئەوژوتی تۆ هێشتا باڕیت و بۆنی شیری خاو لە دەمت دێ ژنان مەکریان زۆرە و فێڵاوین تۆیش حەزت لە جوانیەکەم کردبوو بەڵام ئەو کچە ئامۆزایەت تۆیە پاراست و نەیەهێشت بکەویتە داوی فێڵمانەوە ئێستاش ئامۆژگاری دەکەم کچانی وەکو منت هەرگیز خۆش نەوێت و لێیان دوورکەوەرەوە چونکە ئێستا ئەو کچە ئامۆزایی کە زۆر دڵسۆز بوو بۆت نەماوە تاکو یارمەتیت بدا با ئەو جۆرە ژنانە ڕسوات نەکەن. ئەمجا وتیەوە خۆزگە پێش مردنی بم توانایە بم بینایەوە پاداشتی چاکەکانیم بدایەتەوە خوا لێ خۆش بێ ئەگەر ئەو نهێنی نەپاراستایە هەرگیز بە من نەگەیشتیت بۆیە حەزەکەم شتێکم بۆ بکەی پرسییم ئەو شتە چییە؟ وتی، ئەوەیش ئەوەیە کە بمگەیەنیتە سەر گۆڕەکەی، حەزیش ئەکەم چەند دێڕە شیعرێکیش لەسەر چێلی گۆڕەکەی بنووسم. ئەمجا وتی، لەوێ هەندێ لە ژیانم بۆ بگێڕەوە. منیش لێم پرسی، باشە ئەم دوو ڕستەیەم بۆ شی بکەرەوە، وەفا شیرینە، غەدر قێزەونە. ئەو گوێی خۆی لێ کەڕ کرد. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو.